شیعری کەسم بە دڵ نییە. ڕۆژانی مناڵیم نەبێ هەموو عومرم بە تۆ بەخشی. بێ لە خەمی ئەم شیعرانەم گوڵم تۆ چیت بە من بەخشی؟ لە دنیادا بە تەنیا هەر من خاوەنی یەک دیوانم لە بەرگەوە هەتا بەرگ هەمووی بۆ تۆن چاوەکانم ئەگەر شعرێ بۆ تۆ نییە لە دیوانەکەم دەریکە وەک چۆن منت بێبەری کرد شعرەکەشم بێبەری کە. ئەزانی بۆ شعری کەسم بە دڵ نییە لام جوان نییە؟ ئاخر ئەوان شعرەکانیان وەک شعری خۆم بۆ تۆ نییە.